باسی سەرەنجامەکانی ناشکری دەکەین لەژێر ڕووناکی ئایەتەکانی قورئان و فەرموودەکانی پێغەمبەرە صلی اللە علیە وسلم باسی ئەوە دەکەین کاتێک کەوا مرۆڤێک یان میلەتێک شکرانی خوای پەروەردگاری نەکرد سەرەنجامی چی لێدێت ئەگەر بەندەکانم شوکرانەی پەروەردگاریان بکەن، خوا دەفەرمێ بۆیان زیاد دەکەم ئەو خێر و خۆشی و خەڵاتە، ئەگەر شوکرانەی خوایان نەکرد ناشکوریان کرد، ئەوە عەزابی من زۆر بە شیدەتە لەسەریان. خۆشەویستمان تاجی سەرمان حەزرەتی محمد صلی اللە علیە وسلم ئەفەرمێ ڕۆژێکیان لە ماڵی عائیشەی خێزانی بوو، لە ماڵی دایکمان دایکی ئیمانداران خاتوو عائیشە بوو ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ، ئەی عائیشە ئاگادار بە، ئەوەی خوا پێی بەخشیون لەم نان و خۆراکە، لەم ماڵ و حاڵە، جا ماڵی پێغەمبەر صلی اللە علیە وسلم دەفەرمێ ئەوەندە نزم بوو کە سەری بەرزدەکردەوە سەری لە بیرەگەکانی سەرەوەدا هەرەوە گوزەران تیا ڕاست دەبوەوە هەموو فەڕش و مافوری ناو ماڵەکەی حەسیرێک بوو کە لە حەدیسی صەحیحا هاتوە دەفەرمێ کاتێک کە ئەوەندە لەسەری خەوتبوو، دزداشەکەیت هەڵدایەوە نێر، جێ حەسیرەکە لە ناو پەراسۆکانی پێغەمبەرە شوێن خۆی کردبۆوە. واش ئەو نانە نانی جۆ بوو، نانی گەنم نەبوو، زۆر بە ناڕەحەت بە قوڕگا دەچووە خوارەوە. دەیفەرموو، ئەی عائیشە ئاگات لێ بێ ئەمەی خوا پێی بەخشیوین حورمەتی بگرە، چونکە ئەگەر خوای گەورە شوکرانەت نەکرد بەرامبەر بەوەی پێی بەخشیوی، ئەو خەڵاتە، ئەو نان و پێخۆرە، ئەو پارە و پووڵ و. خۆشی و ڕابواردنە هەر ئەوەتا لوتی تێکردی و پشتت پێکا جارەشکە ناگەڕێتە وا بە ئاسانی بۆت فەمووی زۆر کەسەیە خوا زۆری پێ دەبەخشێ لە ئەنجامی یەک ناشکریدا خوای گەورە لێی دەستێنێتەوە چەند ساڵی پێ دەچێ وەکو ئەو بارودۆخەی خۆتت لێ نایەتەوە هەر تەماشای نمونەیەکی بچوک لەم مینبەرەوە باسی ئەوەمان کرد لەم شارۆچکەیەدا بەداخەوە کاتێک ئەو کەسەی کەوا نەک ئاردی جۆی نەدەخوارد تۆو گەسکی لێ دەکرد لە ئاشا خانووی ئاخر مۆد و غەربی دروست دەکا، دەیگوت لە جیاتی ئەوەی کە ئینسان بچێ گەج بکڕێ، فەردەیەک ئار بینی باشترە بیڕێژی بۆ خەریتەی خانووەکە. خەڵک هەبووە ئافرەت هەبووە بۆیان گێڕاوینەوە، تفی لە ئاردەکە کردووە کاتێ بایعەکە بۆی ناردۆتەوە، پێدی بە زیاد نەبێ خۆ هەر لەوەی جارانە، خۆت سوێت دەبێتەوە ناکرێ بە نان، ئەوە ئاردە بۆرەکەیە، ئەی نەتان بینی ئەوە چوار پێنج مانگ لەسەریەک ئار نەهات، ها چۆن خوای گەورە ئەمجا خەڵک چۆن شەو و ڕۆژ تەلەفۆنی بۆ بایع دەکرد و سەری لێدارە قوربان ئاردەکە نەهاتووە، ئەوە هەر سەرەتایەکێتی. کەوت ڕۆنەکەی نەدەخوارد و تفی لە چایەکە دەکرد و ئەوە ئەویشیان بڕی. هەر ئەو خەڵکەی کەوا برنج و گۆشت و نانەکەی دەکردە حاوی خۆڵەکەوە، بە چاوی خۆمان بینیمان خەڵک لە حاوی خۆڵا جارشکە خواردنی کۆ دەکردەوە. کەواتە ئەو خۆشییانەی پەروەردگار پێی بەخشیوی ئەگە وریا نەبی زوو ڕادەکەن لە دەستت. کە شوکرت کرد، پێغەمبەر صلی اللە علیە وسلم دەفەرموێ، الشکر قید النعم، چۆن ئاژەڵێک لە ماڵەکە تاوێ پێویستی بەوە هەیە بیبەستیەوە، ئەگەر نەتبەستەوە سەرکەش دەبێ و بە کێوان دەکەوێ و ماڵەکە نادۆزێتەوە جارێکی کە، ئەو خۆش و خەڵات و بوونەی ئێمەش پێویستی بە شوکرانەبژێری هەیە، ئەو شوکرانەمژێنیە جڵەوی ئەو خۆشیانەیە کە هەمانە، ئەگەر شوکرانەمان لەسەر نەکرد زوو بەڕەڵا دەبێت، کە ڕۆیشتیش پیاوەندە ساڵ فەرمووی زۆر درەنگ دەگەڕێتەوە، جارێکی کە وەکو خۆتت لێ دێتەوە. هەرکەسێک خوای پەروەردگار بەسەری کردەوە ناخۆشیەکی بەسەر هێنا، ئەگەر شوکری خوای نەکرد ناشکری کرد خوا لەوەش خراپتری بەسەر دێنێت. سبحان اللە و باپیرانی ئێمە ئەو جیلەی پێشوو سەد ساڵێک لەمەوبەر هەر قسەیەکیان کردووە سەیری پەندی پێشینان کە هەمووی وەکو وەکو ئاڵتون وایە لە ئاڵتون بە نرخترە هەمووی شەرحی قورئان و حەدیسە چەند خۆشە مناڵ و گەنجەکانمان لە جیاتی گۆرانی تورکی و فارسی و ئەمەی لەبەر بێ پەندی پێشینانی جوان و معتەبری خۆمانی لەبەر بوویایە بەداخەوە لە بیرمان چۆوە ئەو ئەو توڕاسە بە نرخە ئەو وشە شیرینانە وتویانە کاتێک کە خەڵکێ ناڕەحەتی بەسەرا تۆ دوعا بکە خوا لەوە ساردتر نەدا خوا لەوەش خراپتری دایە یانی بەمە شوکری بکە بەڵکو خوا ڕەحمت پێ بکا کە شوکرت نەکرد خوا لەوەش خراپتری دایە بەسەرت بێنێ لەم کوردستانی خۆماندا لە ساڵەکانی پێش هەشتادا لە کتێبێکا ئەڵێ کابرایەک ناوی شوێن و مەوقیعەکەی نەیەنی لەبەر کەرامەتی ئەو شوێنە دەڵێ کابرایەک دەوڵەمەند بوو، خاوەنی مەڕ و ماڵاتێکی زۆر و زەوی و زراعەت و فەلاحەتێکی زۆر و باخ و باخاتی هەبوو. ساڵێکیان لە چلەی زستانا نەخۆشی کەوتە ناو ماڵاتەکەیەوە، هەتا نزیک بەهار بۆوان یەک سەر مەڵی بۆ دەرنەچوو. کە بەیانی دەچوو شەیوا بوو بیست سەری مندار دەبۆوە، شەیوا بوو پەنجا سەری مندار دەبۆوە، هیچی نەما. لە بەهاریشا گەنم و جۆیەکی زۆری کردبوو، باخ و باخاتێکی جوان خەریک بوو چرۆی دەکرد، بارانێکی زۆر هات و لافاوە زیاد لە هەموو خەڵک لە باخ و بێستان و زراعەتەکەی ئەویدا، ئەویشی نەما. خەڵک چوون بۆ لای و دڵخۆشیان دەدایەوە دەیانگوت، بۆ خۆت سەلامەت بی و خوا لەوە ستارتر نەکا ئەم پیاوەیە بڵێت چی باشە، وتی، جا بۆ خوا لەوە ستارتریشی لایە؟ بوا بۆ لەوە زیاتر چم لێ دەکا، مەڕی هێشت، باخی هێشت، زورعاتی هێشت، وەڵا چی لە دەست دێ با نەعوزبیلا پێم بکا. ئەم ناشکریەی کرد لە بیری چۆوە ساڵێک هاتن و سێ چوار ساڵی بە سەلاڕۆی ئەم پیاوە دوو کوڕی هەبوو خاوەنی ژن و ماڵی خۆیان بوون، خانوەکانیان بە تەنیشت یەکەوە بوون. ئەو سەردەمە ئاشی ئاو هەبووە، لە دێیەکی دراوسێیان ئاشەکەی لێ بوو، کوڕە گەورەکەی وتی ئەم بە خێزانەکەی و دەچم بۆ باراش بۆ ئاش، بەڵام زەحمەتان شەو بگەڕێمەوە، چونکە زۆربەی کات ئەو ئاشە لەم سنوورەدا قەڵەباڵغە و ئاردی جوان لێ دەکا. کە نەگەڕامەوە دەچمە ماڵی فڵان دۆستمان هەم دیدەنی و هەمیش شەو لەوێ دەمێنم و بەیانی زوو ئیشاڵڵا دەگەڕێمەوە. بەڵام کاتێک کە چوو تەقدیری پەروەردگار ئاشەکە زۆر چۆڵ بوو. ئاشەکە چۆڵ بوو هیچ کەسی لێ نەبوو، بە پەلە باراشەکەی لێکرد و لە دڵی خۆیا وتی، باشە ئەمشەو بۆ بمێنمەوە؟ بۆ نەگەڕێمەوە باشترە. گەڕایەوە نزیکی ماڵ نووسنان بوو، هاوین بوو چوو لە لای خێزانەکەیەوە لە سەر بانیژەکە ڕاکشا. ماڵی باوکی شیخ هەر تەنیشتیان بوون دیوارێکیان لە بەینا نەبوو. باوکی کە هەستا نیوەشەوە، کوڕەکەی. بەیانی وەسیەتی کردووە کە شەو نایەمەوە، لە فڵان دێیە دەمێنمەوە. ئێستا وا پیاوێک لە لای بووکەکەیەتی، لە لایەوە خەوتووە. کوڕە بچووکەکەی هەستان لە دیوەوە وتی هەستە، وا پیاوێکی بێگانە لە ماڵی کاکدا. هەستە با بڕۆین بیکوژینەوە، خیانەتی زەوجی پێ کردووە. ڕۆیشتن و برا بچووکەکەی نارد وتی منیش لێرە حەرەز دەبم. بە خەنجەر هەڵیکوتایە سەر برایەکەی و لە جێگادا کوشتی. کاتێک بەتانیەکەی لەسەر لابا، سەیرەکە بەتانیەکەی براکەی خۆیەتی. لە تاوانەوە ژن و منداڵ دەستیان کرد بە زیڕ و گریان. براکە ڕایکرد، بچووکەکە ڕایکرد بە بەردینی باوکیا، ئەویش وەی زانی ئەوە پیاوە تاوانبارەکەیە لە دەستی کوڕەکەی ڕایکردووە، بە خەنجەر دایگرتەوە کوڕەکەی خۆی کوشت. لە یەک سانێدا هەردوو کوڕەکەی کوژرا بە حادیسەیەکی دەستی خۆیان، هەردوو بووکەکەی بێوەژن بوو، کۆمەڵە هەتیوی بە سەرا کەوتەوە لەو نەبوو نەداریەدا بۆی دەرکەوت بەڵێ خوا ساردتریشی لایە، بەڵێ خوا خراپتریشی لایە، چونکە بەوەی پێشوومان ناشکر بوو، بەوەی پێشوو وتی خواجا چی لەوە زیاتری لایە پێم بکە، ئەوە خوای پەروەردگاری نیشانی دا کە ئاوای پێ دەکا، شارێک هەبوو، وڵاتێک هەبوو، کانت ئامنە موتمەئینە، زۆر ژیانێکی ئارامیان هەبوو، واتە شەڕ و شۆڕیان نەدەزانی چییە، قەت شەڕ لەو وڵاتەدا ڕووی نەدابوو، موتمەئینە دڵیشیان ئاسوودە بوو، واتە نەک هەر ئارام بوو، دڵیشیان ئاسوودە بوو، جا زۆر وڵات هەیە ئارام ئارامە، بەڵام خەڵکەکەی دڵی ئاسوودە نییە، ئێستا هەرێمی کوردستانی خۆمان الحمدللە ئارامە، بەڵام کەم وایە خەڵک دڵی ئاسوودە بێ، ئەوان هەم ئارامیش بوو، هەم دڵیشیان ئاسوودە بوو. یەعنی هەموو کەس لە ماڵی خوا بە ئیسراحەت دەژیا یاتیها ڕیزقها ڕەغەدا من کول مەکان قورئان دەفەرموێت لە هەموو لایەکەوە ڕزق و ڕۆزیان بۆ دەهات یەعنی شوێنەکەیان وابوو بازرگانی بە ناوێ هاتوچۆی دەکرد ئاو و زرعاتی باشیان هەبوو جێگای کشتوکاڵ و ئاژەڵداری بوو کەس پەکی نەدەکەوت یەعنی هەر لە هەموو لایەکەوە پارە ڕووی تێدەکردن خەڵک مەمنونیان بوو خەزێنەی ئاڵتونیان لەبەر دەستدا بوو فکفرت بانعم اللە قورئان دەفەرموێت لە جیاتی شوکری خوا بکەن دەستیان کرد بە ناشکری چی خوا پێی ناخۆشە ئەو شارە ئەویان دەکرد ئەو وڵاتە ئەویان دەکرد فاذاقها اللە لباس الجوع والخوف خوا دەفەرمێ ئەمن و ئەمان دڵ ئاسودە یەکەم بۆ گۆڕین بە ترس شەڕ کەوتە ناویانەوە لەبەر چاوی یەکتر ناشرین بوون ئەم خوێنی ئەوی دەڕشت ئەو عەشیرەت بەگژ ئەوا دەچوو ئەم حیزب پەلاماری ئەوی دەدات دەفەمێ و ئەلجووعی برسێتیش ڕووی تێکردنی ڕزق و ڕۆزییەکە نەما، خەڵک لێیان دەکییەوە، زرعاتیان دەکرد بەرهەمی نەدەبوو، ئەوەی جاران دەستیان دەکەوت بە ساڵێک دەستیان نەدەکەوت، واتە هەم برسێتی هەم ترس بوو بە لیباس، سبحان اللە تەعبیرە قورئانییەکان تەماشا کەن، ئەمە سورەتی نەحل ئایەتی سەد و دوازدە دەفەمێ، لیباس الجوع، یانی چۆن جل لەبەرتایە و لێت نابێتەوە ئەو برسیەتی و ئەو ترسە بوو بە جلێ خۆیان جا زۆر وڵات هەیە ئێستا بۆ نمونە عێراقی ئێمە هەر شەڕ و شۆ بۆتە جل و بەرگێک لە بەریا هەر کەم وایە لێی نابێتەوە لە زەمانی ئەمەویەکان بە دواوە تەماشا کە ئەم عێراقە مستەمڕ مەیدانی شەڕ و ئاشوب بووە بۆتە جل لە بەریا سبحان اللە قورئان چەند تەعبیری جوان بەکار دێنێ بوو بە جلێک ئەم برسیەتیە و ئەم نائارامی و شەڕ و شۆڵە بوو بە بەردێکی کوشندە لە ناویاندا. بۆ بما کانو یصنعون خوا دەفەرمێ وەڵڵا من زوڵمم لێ نەکردم بە گەورەیی خۆم بە کردەوەکانی خۆیان وایان لێ هات ناشکوری ناشکوریان دەکرد سوپاسی پەروەردگاریان لە لەسەر نەدەکرد کەواتە لەسەر ئاستی وڵات و حکومەت و میللەتیشدا هەر گەلێک ناشکور بوو ئەوانەی کە خوا پێی بەخشیون لە چاکەدا بەکاری نەهێنا و ڕووی بێر لە بێدینی کرد تووشی ترس دەبێ تووشی گرانی و نەبوونی و هەژاری دەبێ بە هیچ پێ ڕاناگەی. سەرەنجامی دووەمی ناشکری ئەوەیە ئینسان دەکەوێتە داوی شەیتانەوە، کاتی خۆی شەیتان کە بە نەعلەت کرا و لە قاپی ڕەحمەتی پەروەردگار بەهۆی کیبر و خۆبەزلزانینەوە دەرکرا، وتی، قال بما اغویتنی لاقعدن لهم صراطک المستقیم، وتی، خوایە چونکە تۆ منت گومڕا کرد، پەنا بەخوا گومڕایەکەی خۆی دایە پاڵ خوا، وتی، چونکە تۆ منت گومڕا کرد، دەبێت لەسەر ڕێگای ڕاستی تۆ بۆیان دانیشم بۆ عەبدەکانت، ثم لآتینهم من بین ایدیهم، دەبێت لە لای پێشەوە بۆیان بێم لە لای دەستیانەوە، بەردەوام بیری ئەوەی دەخەمەوە ها چۆ تۆ چەند دەست قوتی لە چاو خەڵکا ئەها هیچ نیە، بەردەوام بە هەژاری بیترسێنم، ومن عن ایمانهم وعن شمائلهم وعن خلف ومن خلفهم دەفەرمێت لە دواوە بۆیان دێم، ڕابردووی بە بیر دێنمەوە، ئەها ئەگەر وەکو فڵان کەس معامەلەی حەرامت بکردایە و فەرودت بکردایە و تاڵانت بکردایە و حەرامت بکڕیایە ئێستا حیسابی خۆت نەدەزانی، بەردەوام ئەم شریتە لە مێشکیا لێ ئەدەمەوە، لەلای ڕاست و چەپەوە بۆی دەڵێت دنیا بەری دوور و درێژە بەو خوایە هەڵپەی حەرام نەکەی ناژی ئەم زروفە وا لێ هاتووە خێرا خۆت دەوڵەمەند کە خێرا لێدە ئێستا کە ئەوە بتڵێ لێدە لە پارەی حکومەت و لێدرە لە پارەی حیزب و خۆ کەس بە کەس نییە ئەوە فرسەتە لە دەست نەدەی جا ئا ئەوە دەفەرموێ ولا تجد اکثرهم شاکرین شەیتان وتی خوا دەبێ ئەو خەڵکەت بۆ وا لێ بکەم کەم کەست دەست کەوێ شوکری تۆ بکا وەڵڵاهی هەموومان کەوتووینە ئەو داوی شەیتانەوە کەس قەناعەتی نییە بۆ بەشەی خۆی هەیەتی کەس شوکری ئەوە ناکا لەبەر دەستەیەتی شەیتان قسەکەی ڕاست دەرچوو وتی کەم کەست دەست دەکەوێ پەروەردگار شوکرانەی تۆ بکا بەڕاستی شوکری تۆی کردبێ ئیلا زەفەری پێ دێنم و لە ڕێگاکەوە لای ئەدەم جا چار ئەوەیە لە بەڵای شەیتان خۆت ڕزگار کەی بڵێی یاڕەبی سوپاس بۆ تۆ ئەی پەروەردگار بۆ ئەوەی کە ڕۆیشتووە ئەوەی کە ڕۆیشتووە و لە دەستم چووە کاری تۆ بێ حیکمەت نییە ئینشاڵڵا زەخیرەی قیامەتمە ئەو دەرد و ناڕەحەتی و موسیبەت و کەم دەرامەتیەی هەمبووە خوایە لە داهاتوودا دەرگای ڕزقت فراوانە خوا دەرگای ڕزق و ڕۆزی زۆرم لێ بکەیەوە خوایە بەرەکەشت بخەیە ئەوەی کە ئێستا لە بەردەستمە بەبێ موسیبەت بیخۆم ئا ئەمە بکەی لە داوی شەیتان ڕزگارت دەبێ وا نەڵێی شەیتان لە یەکێ لەو ڕێگانەوە دەتگرێ و دەبی بەو کەسانەی کەوا ناشکرت ناشکری دەکەن کەواتە بەرهەمی دووەمی ناشکری ئەوەیە ئینسان دەکەوێتە داوی شەیتانەوە لە ئایەت و نیشانە و دەسەڵاتی پەروەردگارە کە بایەکانی بۆ ئێوە مسەخەر کردووە، بەو بایە هەورەکانتان بۆ هەڵدەگرێ، جا ئەگەر با نەبوویایە دڵۆپێ باران لەم سەر زەویە نەدەبوو، چونکە هەور نێر و مێی هەیە، قورئان دەفەرمێ، وارسلنا الریاح لواقح فانزلنا من السماء ماء فاسقیناکموه، ئێمە بەهۆی ئەو بایەوە هەورە نێرو مێیەکان بەیەک دەگەین و باران دەبارێت ئەینا هەتا ئێوارە هەور هاتایە بچوویایە ئەگە ئەو بایە نەهاتایەنیە هەورە نێرو مێیەکان سالم و موجەبەکەی لەیەک نەدایە بۆ پێ باران نەدەباری یەکەم سیفەتی ئەوەیە کە دەفەرمێ هەورەکان هەڵدەگرێ و بەیەکیان دەگەینەوە بارانتان بۆ دەبارێ ولیذیقکم من رحمتی رەحمەتی خواتان بۆ دێنێ دەیەها و ملیۆنەها گوڵ و گوڵزار هەیە بەهۆی باوە نێرو مێیەکەی بەیەک دەگا یانی هەموو شتێک لەم گەردوونەدا پێویستە تۆوی نێرە بچێتە ناو مێیەوە ئەمجا بەرهەم دەدا و گوڵ دەکا. ئەو گوڵە کێ هەیە لەو دەشت و شاخەدا، لەو سەر چیایەدا، لەو ناو بیابانەدا بە یەکی بگەیەنێ، با، با ئەو دەورە دێنێ، تۆ و سپێرمی نێرەکە هەڵدەگرێ دەیکاتە ناو هێلکۆکە و تەڵاڵەی مێیەکەوە و گوڵ دەکا و بەرهەم دەدا. کەواتە ئەوەش یەکێکە لە ڕەحمەتی پەروەردگار بۆ ئێمە. دەفەرموێ، وەلیتەجری الفلک بئەمره، کەشتی، یان کەشتی چارۆکەدار، لەو دەریا و زەریانەدا بە ڕەحمەتی پەروەردگار با مسەخەری بۆی مسەخەر کردووە و ئەو کەشتیە دێنێ و دەبا. ولیتبتغوا من فضله خوا دەفەرموێت لە فەزڵی من لەو بایە سوود ببینن یانی مەجالیشم بۆ تۆ هێشتۆتەوە لەگەڵ پێشکەوتنی زەمانە کارەبای لێ دروست کە ئاشی ئاوی پێ دروست کە دەیان ئێستا لە وڵاتاندا زۆر پڕۆژە هەیە بە با ئیش دەکا لە ئەنجامی خولانەوەی بادا پڕۆژەی گەورە دروست کراوە خوا دەفەرموێت سوودی لێ ببینن و شوکرانەی خوا بکەن واتە ئەو بایە شوکری خوای دەوێت خزمەتی تۆ دەکا جا سبحانڵا ئەو بایە ئەگەر پەروەردگار حەزی لێ بێت دەگۆڕێت بە ڕیاح دەبێتە الریح واتە ڕەشەبا بۆیە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم کاتێک کە بای توندی دەهات دەهات و دەچوو ئیسراحەتی نەبوو دەیفەرموو اللهم اجعلها ریاحا ولا تجعلها ڕیحا یا ڕەبی خوایە بیکەی بە بای ڕەحمەت و لێمان نەکەی بە بای غەزەب و لەناومان بەرێت حسوما فتری القوم فیها صرعا کانهم اعجاز نخل خاویە، چۆن خورما لە ڕەگ و ڕیشاڵەوە دارەکەی دەدێ و دەکەوێتە سەر تەنیشت، دەفەرمێ ئاوا یەک ئینسانیان لێ دەرنەچوو، هەر سەری دەرکەوت هەر سەری دە پەڕان بارەکە لە ساردیان یا لە توندوتیژیان ئەو گەلەی لەناو برد تاکە یەک زایەنیشیان لێ دەرنەچوو، خوا، پێغەمبەر صلی اللە علیە و سلم، دەفەرمێ هەموو جار دەیفەرموو، اللهم اجعلها ریاحا ولا تجعلها ریحا، یاڕەبی بای ڕەحمەت بێ، خوایە لێمان نەکەی بە بای غەزەب و لەناوبەر. ئەوە هەمووی سەرەنجامی ناشکریە ئەو با ڕەحمەتە خوای پەروەردگار بە ناشکری وا لێ دەکا دەیکا بە بای غەزەب باران ئەگە باران نەبێ ئینسان ژیانی لەسەر زەویدا نامێنێ نەک مرۆڤ زیندەوەرانیش لەناو دەچن ئەگەر لە حەدی خۆی یەک تۆز زیاد باری پەروەردگار وای لێ دەکا دەبێتە مایەی غەزەب دەبێتە لافاو لە ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و حەوت دا لە هیندستان دە ملیۆن کەس بەهۆی لافاوەوە لەناوچووە. لە ماوەی چەند شەوو ڕۆژێکا کە باران خۆشی نەکردەوە دە ملیۆن مرۆڤ خنکا لە ئاوا، ماڵ و حاڵی بەسەرا ڕووخا. مێژوو دەڵێ لە ساڵی هەزار و نۆ سەد و سی و یەک لە وڵاتی سین بەهۆی ڕووبار بەهۆی لافاوەکانی ڕووباری هەوانجۆ چوار ملیۆن خەڵک لە وڵاتی سین خنکا لە ئاوا. ئەو ئەو بارانە ڕەحمەتە کە زۆر کۆبۆوانە دەبێتە مایەی غەزەب. لە وڵاتی هیندستان لە هەفتایا بەهۆی لافاوەکانی ڕۆژهەڵاتی ناوەڕاستی ئەوێوە یەک ملیۆن کەس گیانی لەدەستدا. ئێستاش دەبینین بە چاوی خۆمان لە کەناڵە فەزاییەکانەوە چۆن نیشانیەدا لە ئەمریکا لە ئەوروپا چەند وڵات بەهۆی لافاوە خنکاون. جا بۆیە پێغەمبەری خوا صلی سەم کە بارانیش دەباری دوعاکەی ئەمە بوو، اللهم اجعلها سقیا رحمە ولا تجعلها سقیا عذاب، یاڕەبی خوا بارانی خۆشی و ڕەحمەت و ئاوەدانکەرەوە بێت، خوا نەیگێڕی بە بارانی غەزەب و لافاو لەناوبەر. تەماشاکە ئەو خۆشیە بەبێ ئەو ناژیت کە لە حەدی خۆی تراوساتێک دەبێت بە ناخۆشی ئەوە هەموو سەرەنجامی ناشکریە چوارەم سەرەنجامی ناشکری باری ئابوری ئەو وڵاتە وێران دەبێت تەماشای قورئانی پیرۆز کە ئاماژە بە دوو کۆڵەکەی ئابوری زۆر گرنگ دەدات یەکەم ئاژەڵداری دووەم کشتوکاڵ. لەبارەی ئاژەڵەوە دەفەرمێ، ئەوەلەم یەڕەو ئەننا خەلەقنا لەهم مما عەمیلەت ئەیدینا ئەنعاما فەهم لەها مالیکون، ئەوە بۆ خەڵکی بۆ دیقەت نادەن، ئەو خەڵکە بۆ بیر ناکەنەوە کە ئێمە ئاژەڵمان بۆ دروست کردوون بە دەسەڵاتی خۆمان پاشان ئەوانمان کردووە بە خاوەنی، واتە ئەو ئاژەڵە کێوی بووە دوایی مسەخەرمان کرد بۆ ئینسان بوو تۆ بووی بە خاوەنی، وذللناها لهم ئاژەڵەکەمان زەلیل کردووە سبحان اللە چەند جوانی فەرمووە وەڵاهی مانگایەک خوا زەلیلی نەکا ئافرەتێ ناتوانێ توخنی کەوێ گوێ درێژێک ناتوانێ لێی نزیک بێ و ئەگەر خوا زەلیلی نەکا بۆ زەلیلم کردووە بۆتان فمنها رکوبهم ومنها یەئکلون سواری دەبن گۆشتەکەی دەخۆن شیرەکەی دەخۆن ولهم فیها منافع ومشارب و چەندین سوود و بەرهەم لە شیر و لە پێست و لە بەرهەمەکانی دەبینن افلا یشکرون بۆ شوکری خوا ناکەن سەیری ئەم ئایەتەی سورەتی یاسین کە ئەو یاسینەی بەسەم مردوودا دەخوێندرێ باسی ئا ئەمەی تێدایە ئەم ئەم کۆڵەکە ئابووریە ئەی ئینسان سەیری ئاژەڵ کە بیر لە گەورەی دەسەڵاتی خوا بکە وە تۆ مسەخەر کردۆتە سوودی لێ ببینە دە شوکری خوای لەسەر بکە ئێستا خەڵک نەک شوکری خوا لەسەر ئاژەڵ ناکا لە وڵاتی ئێمەدا لە زۆربەی وڵاتانی ڕۆژهەڵاتی ناوەڕاستدا بەیانیانیش کەوا بەدەستی خۆت دەریان دەکەیە دەرەوە هەریەکە ڕەنگێکە هەریەکە دەنگێکە هەریەکە ئاوازێکە بۆ خۆیان ئەو بەچکانە بەیەکەوە یاریەکە دەفەرمێ دڵت ئاسودە دەبێ یەعنی ئەو ماڵە خوا وەسفی کردوە کە حەیوانی تیا بەخێو دەکرێ قەت هەژاری خو لەو ماڵە ناکا کە حەیواندارە بەرەکەتی خوا ڕوی تێدەکا دڵ ئاسودە دەبێ بۆ مەڕو ماڵاتە کابرای شوان لە هەموو کەس ئیسراحەتترە دڵو دەرونو لاشەی ئەوە خوا دەفەرمێ ئاوا شوکری حەیوانات بکە ئاژەڵ بکە بەخێوی بکە کەچی ئێمە ناشکری دەکەین بۆیە باری ئابوریمان وایە بۆیە لانیەکانمان چۆڵن سێ سورەتی قورئان باسی ئاژەڵ دەکا سورەتی گەورەی البقرە باسی مانگا دەکا کوا ئێمە مەڕماڵە کوا مانگاکانمان کوا وڵاتمان مانگای تیایە باسی دووەم سورەتی گەورە لە قورئانە سورەتی الانعام سورەتی ئاژەڵەکان یەک سورە لە قورئانە سورەتی مەڕماڵاتی ناوە سورەتی سێیەم لە گەورە سورەتەکانی قورئان ناوی سورەتی النحلە، سورەتی مێشهەنگ، کوا لە وڵاتی ئێمەدا مێشهەنگ بەخێو دەکرێ؟ یەعنی ئەو قورئانە پیرۆزە سێ سورەتی بە ناوی مانگا و مەڕ و ماوات و مێشهەنگوینەوە خوای گەورە ناوی ناوە وەکو ئەوەی پێمان بڵێ ئەی ئوممەتی محمد ئەگەر پشتتان لەم سیانە کرد مانگاتان بەخێو نەکرد مەڕتان ئیهمال کرد بزنتان واز لێ هێنا هەنگتان بەخێو نەکرد ژیانتان تاڵ دەبێ ئەو قورئانە پیرۆزە بە سەری سورەتەکانی ئاماژەی زۆر گەورەی تێدایە. بۆیە بەداخەوە بەهۆی دابڕانمان لە قورئانی پیرۆزەوە وازمان لە ئاژەڵداری هێناوە، وازمان لە کشتوکاڵیش هێناوە، قورئان لەبارەی کشتوکاڵ دەفەرمێت لیەکولو من ثمره وما عملته ایدیهم افلا یشکرون ئەوە لە ئاژەڵدا ئەوە بەرهەمەکەی دەخۆن دوای بە دەستی خۆتان لە بەرهەمەکەی شتی تر دروست دەکەن بۆ شوکری خوا ناکەن واتە دەفەرمێ کشتوکاڵ واز لێ مەهێنن کشتوکاڵ واز لێ مەهێنن و شوکری خوا لەسەر ئەو زەوی و زار و کانیەو و ئاو مەناخە بکەن کەوا بۆم فەراهەم هێناوە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم دەفەرمێ، من خیر اعمالکم الحرث والغنم، لە چاکترین ئیش و کارەکانی ئێوە کە دەستیان پێوە بگرن کشتوکاڵداری و فەلاحەت و زراعەت و ئاژەڵداریە، حەیوان بەخێوکردنە، وهو من عمل الانبیاء، ئەمە لە کرداری پێغەمبەرانە، پێغەمبەران یان زارع بوون یان شوان بوون، سێ لە گەورە پێغەمبەرانی خوا، موسی، شعیب، خەزوری، حەزرەتی محمد مصطفی شوانیان کردووە. زۆرێک لە پێغەمبەرەکان وەکو نوح و ئەمانەش زراعەتیان کردووە پێغەمبەر لە فەرمی صلی اللە علیە وسلم دەفەرمێ وصاحب الحرث یؤجر علی کل ما اصیب منه بعمله او بغیر عمله خاوەنی زراعەت خوا ئەجری بۆ دەنووسێ لەوەی بە دەستی خۆی کردوویەتی لەوەش کە دەستی ئەوی تێدا نیەو دوای بەرهەمەکە هاتووە حتی انه یؤجر فیما ضرب الطیر حتی دەنووک تەیرێک کە دەنووک لە بۆڵە ترێ دەدا ئیلا خوا ئەجرێک بۆ تۆ دەنووسێ وەزارەتی نەوت و کەمێروولەیەک دەن کە گەر مێرد دەبا ئیلا خوا لە تەراوی ئیحسان بدات بدەن چاکەیەک دادەنێ والضرورە کاتێک کە با دێ ئەو تۆوەی کە باش دەیبا خوا بە فیڕۆی نادا لە تەرازووی چاکەدا ئیلا جێگایان دەگرێ جا توخوا خێر لەوە گەورەتر هەیە تەنانەت لە حەدیسا فەرموێ دز دزی لێ بکا ئیلا خوای گەورە چاکەیەک بۆ تۆ دەنووسێ حەیواناتێک ماڵاتێک شتێک زەرەریش لێ بدا ئیلا لە تەرازووی چاکەی تۆدا نەفەوتاوە ئایا سورعات بەرەکەتی خوا نیە و شوکری خوای ناوێت؟ بەداخەوە، بەهۆی دابڕانمان لە قورئان ئەوانەمان هەر لە بیر چووەتەوە کە قورئان ئەم باسە ئابوورییە گەورانەی تێدایە. ئەوەتانە تەماشاکە باری ئابووریمان چی لێ هاتووە. دە لادێکانمان خەڵک دەیگوت خوا دەکا جاریش کە لادێ ئاوەدان دەبێتەوە کوردستان چۆن پەنا بۆ لادێ دەبەم. ئێستا خەڵکی لادێ نەفرەت لە لادێ دەکا. خەڵکێک کە خاوەنی مەڕ و ماڵاتی جاران بوو ئێستا بێز لە مانگا و مەڕ دەکاتەوە، پێ عەیبە بڵێ پشک و کاڵم هەیە و زەوێکەم ئاوەدان دەکەمەوە. ئەوەتا خەڵک لە بیارە و هەورامان و گوێزی ئەمریکی دەخوا. لە ئەمریکاوە گوێزی بۆ دێ، بەشە تێ بۆ خۆشی لە هەودامانە و لە بیارە و تەوێڵەش دەگرێ. کابرا لە قەندیلە لەو شوێنە سازگارە کەچی هەنجوینی سعودیەی بۆ دێ. لە بناری قەندیل کابرا هەنجوینی سعودی بەیانیان دەخوا. لە شارەزوورە لۆکەی لە سوریاوە بۆ دێ بیکا بە دۆشەک و بەستەری. لای خۆمان ئەم وڵاتی خۆمان ئاخر هەر باشترین شوێنێکی ئەم وڵات ئەم دنیایە بۆ ئاژەڵداری وڵاتی خۆمان ئەم سنوری خۆمانە کەچی لە بەیانیەوە ئەوا بەهار دەست پێدەکات دەبێت دۆی ئێرانی و ماستی تورکی و پەنیری تورکی بخۆین ئەوە نا هەموو لە بازاڕ ئەوە ناکڕین ئەو هەموو دەشت و سەحرایە چۆڵە ئەو هەموو کوشە هەر ناشکێندرێ یانی ئەمە زەربەیەکی گەورەیە بەس ئابوری ناسەکان دەزانن زەربە لەم وڵاتە چۆن دەکەوێ پاشی چەند ساڵێش کە بە خۆمان دەزانین کە چیمان پێکراوە. ئەمە دوو هۆی هەیە یەکەم ناشکری خۆمان شوکر نین شوکری خوا ناکەین وەڵاهی خەڵک لە ئەوروپا و ئەمریکا ئەم جەوەی ئێمەی هەبێ ئەم شاخ و داخ و شوێنە خۆش گوزەرانەی هەبێ بۆ ئاژەڵداری و کشتوکاڵ هەرگیز دەستی لێ بەر نادات ئێمە شوکری خوای لێ نا لەسەر ناکەین ئەوەی کە هەر شتێکی ناچارە هەمووی هەر دەڵێ خوا بیبڕێ ئەوەی کە ئێستا سەد سەر مەڕی هەیە هەر دەڵێ خوا بیبڕێ ژن و منداڵەکەی هەر هەر دەڵێ خوا لە ناوی بەرێ جا کەی حاڵە ئەمە کەی زرعات کردن پیشەیە خەڵکی بۆ خۆی لە شارا خەنی بوو یانی ئەوەی هەر شتێکی پێی ناشکرە دووەمیان دەوری حکومەت، حکومەت ئەوەی بۆ گۆرانیبێژی سەرف دەکا بێنە بیدا بە جوتیار، جوتیاریش خۆ ناحەقی نییە، کرێی جوتن مەکینەی نییە، دەڕاسەی خۆی نییە، هیچی خۆی نییە، لەسەری قەرزار دەبێتەوە، ناچارە دوو ساڵ وەڕز دەبێ و نایکا، حکومەت ئەوەی دەیدا بە گۆرانیبێژ و لۆتی، بێنە بیدا بە فەلاح و جوتیار بزانە وڵاتەکە چۆن ئاوەدان دەبێتەوە. حکومەتی ئێمە بەرنامەی نییە، بەرنامە یانی هەر دەڵێ ئاشی نەزان خوا دەیگێڕێ ئەم حکومەتە بەس خوا دەزانێ چۆن ڕاوەستاوە هەر ئیشەڵا خوا ڕەحمی پێ بنوی ئاژاوە نەکەوێتە وڵاتەکەوە ئەینا بەس بەناو حکومەت هەیە لێرە حکومەت دەرێ پۆلیسی دارستان تەعین دەکا یەعنی ڕێزم هەیە بۆ برایانی پۆلیس وەڵڵاهی ماندوون مەعاشەکەشیان لە چاو خەڵکیەوە زۆر کەمە ئەژیکی قورسیشیان لەسەرە مەبەستمان ئەوە نیە خوا نەکردە ڕەخنەیەکمان لەوان هەبێ مەبەستمان لە پیلانی حکومەتە خەڵکی ئەو هەموو لادێیانە دێنێ ئێستا پۆلیسی دارستان سەیر کە شلە شاریکی تێدا نیە هەمووی خەڵکی لادێیە هێناوێتی دەیکا بە پۆلیسی دارستان پۆلیسی دارستانە کە بەسزمانە لە کارو کاسبیشی کردووە زەیرو با زرعاتی باو باپیریشی بەڕەڵا بووە ئەگەر لە جیاتی ئەوە حکومەت بێ مەعاشەکەت لێ ناستێنمەوە وەرە هەر ئەو مەعاشەی خۆت دەدەمێ بەڵام بڕۆ ئەو زەوێ ئاوەدان کەوە بڕۆ ئەو دوو نەمان پارێزگای دەکەی لەو شاخ و داخە بانی مەسولێک دەچێتە شی بڕێ دوو کەو پارێزگایلەکەی مەسول لە چێ بە تەن ڕاو دەکا هەر وجودیشی بۆ دانانێ و کەسیش نیە محاسبەی بکا هەر ئەو پارەی خۆت کوڕە گەنجەکە هەر بۆ خۆت بڕۆ لە خزمەتی باوکتا فڵان زەوی باوکت ئاوەدان کەوە وەرە لە مامە دەگمەر چۆ بیچێنە بزانە ئەم وڵاتە بە دوو ساڵ چی لێ دێ پۆلیس بۆ بۆ دایرەی کارەبا تەعین دەکا ئەرە کارەبا هەیە هەتا پۆلیسی هەبێ ئەرە سەد و ئاو ماوە هەتاوەکو دە فەوج بە دیاریەوە بێ ئەرە کێ لە چێ بیتەقێنێتەوە ئەوە هەر یەعنی فکرێکی سەقەتە هەر ئەو پارە بدا بەو کوڕی فەقیرە لە ماڵی خۆیان لە خزمەتی باوک و دایکی خۆیشا بێ لە ناو ماڵی خۆشیا و بڵێ بابە هەر بەو پارەیە زەوی و ئاوەدان کەوە ئەم وڵاتە پێشکەوتوو دەبێ ساڵانیش کە پێویستی بەوە نابێنێ فەلاحەکە تەماتەی ئەردەنی بکڕێ پیازی لە ئەفغانستان و پاکستانەوە بۆ بێ سڵق و توریشمان لە دەرەوە لە ئێرانەوە بۆ دێ بەداخەوە یەک ڕۆژ سنورەکانمان لێ داخەن خەڵکی ئەم وڵاتە پەکی دەکەوێ ئەوە دەردێکی کوشندەیە خەڵکینە ئابوری وڵات کەتەپی بەتایبەتی ئاژەڵ و فەلاحەت و زراعەتی نەما خەڵک دەتەپێ لەک ماڵی ئێمە دوو سێ مانگ ئاردی بایعی نەیا خەڵک فەوتا ئەو پیاوەی کە ساڵان بە دە تەن و بیست تەن گەنم و جۆی دەفرۆشت بە دە تەن و بیست تەن گەنم و نیسک و نۆکی دەفرۆشت ئێستا بە کیلۆ لە بازاڕا دەیکڕێ و لە ئێران و تورکیاوە بۆی دێ وڵاتانی دوژمنمان دەستیان ناوەتە قوڕگمان لە باری سیاسەتەوە دەستیان ناوەتە قوڕگیشمان لە باری ئابووریەوە زۆر زۆر ناڕەحەتی کەی دەست لە قوڕگت دەنێ لە باری ئابووریەوە دەتخنکێنن بەس چۆڕە دۆیەکەش و ماستەکەشت بۆ نانێرم ئەوەش بێ پیلانی حکومەتە کەواتە هەموو کاتێ پێویستە شوکری خوا بکەین وەڵاهی سەرەنجامی ناشکری زۆر گەورەیە کاتی وتارەکەمان بەرەو کۆتایی دەڕوا حەز دەکەم ئاماژە بە چەند خاڵێکی بچوک بکەم یەکەمیان مانگی مەولودە ئێستا ئێمە لە چوارەم ڕۆژی مانگی ولادەتی حەزرەتی ڕەسول اللە دا دەژین صلی اللە علیە وسلم بۆیە باسی مەولودم نەکرد لەبەرەوەی کە وتارەکە وەعدمان دابوو کە ئەم زنجیرە باسەی ان شاء اللە تەواو کەین و بە زەروو و زانی بەسەریا تێنەپەڕین جومعەی داهاتوو ان شاءاللە لە خوا پشتیوان بێ و بمێنین بە تەفاسیلی چەند وتارێک باسی مەولوودی ئەو خۆشەویستە و سەردار و سالارە دەکەین دووەمیان بەهارە ئەوە چەند ڕۆژێک لە مانگی خاکە لێوە و نەورۆز لەسەرا تێپەڕیوە بەهار عەزەمەتی خوان نیشان دەدا بە تایبەتی ئەم مەناخەی ئێمە ئەم جەوەی ئێمە شکری خوای لەوێ خەڵکێک لە ئەڵمانیا و لە سوید و نەرویج دەگەڕێتەوە دەڵێ هەر ئەم تیشکی ڕۆژە بە ئاڵتوون خەڵک دەیکڕێ کە زستانمان دەزانین چۆنە هاوینمان دەزانی چۆنە، بەهارمان دەزانین چۆنە، ڕۆژ دەبینین، هەور دەبینین، باران دەبینین، خەڵک بە ئاڵتوون ئەم مەناخە دەکڕێ. خوا بە بەلاش بە ئێمەی کوردستان و کوردی بەخشیوە. کەواتە ئەوە عەزەمەتی خوا بیر دەخاتەوە. پێت دەڵێ ڕۆژێک تۆش ئاوا دەمری وەکوو چۆن ئەو گژو گیا مرد، زۆر ڕۆژێک زیندوو دەبیەوە. ئەو گژو گیا مردووە چاو لێیە بە ئاسای ڕەحمەتی خوا و بە بارانی خوا چۆن زیندوو بۆوە. وەڵڵەهی تۆش ئاوا زیندوو دەبیتەوە جارێشکە یانی بەهار ئەگەر لێی ورد بیتەوە هەر لە گەڵایەکەوە لە گوڵێکەوە لە مێروویەکەوە عەزەمەتی پەروەردگارم نیشان دەدا بەڵام بەداخەوە ئێمە بۆ عیبرەت بەکاری ناێنین ئێمە بۆ چی بەکاری دێنین بۆ سەیران خۆ سەیران و دەشت و دەر و ئەمانە لە ئیسلامدا قەدەغە نیە ئێمە هەرگیز خۆشیەکان لە گەلی خۆمان قەدەغە ناکەین بەڵام خۆشی مەشروع ئێستا سەیران بۆ خۆشی نیە بە تەئکید یانی هەرێ کەسە لە خۆتان پرسن سەیران بۆ ئێوە نیە خاوێلا بچێتە دەرەوە لەگەڵ ماڵ و مناڵیا ئیسراحەتێکی دەرونی بکا بوەتە چاولێکەری سەیران بوەتە ڕیای عەسر واللە خەڵک بۆ ڕیای و بەرچاوی دەچێ ئەڵێ کابرا لە ڕۆژی نەورۆزە ئەگەر نەچمە دەرەوە بەخوا عەیبە ئەوە ماڵی فڵان کەسیش تۆ دوای تەعلیقت لێ دەم ئەرێ تۆ ماڵ و منداڵەکەت نەبردوە کابرا بۆ خۆی نەچێ ژن و منداڵەکەی مێشکی لە کۆڵە یانی بوەتە ڕیایەکی ئەم عەسرە کابرا لە خۆشیان ناچێ بەس لێی بوەتە چاووڕاو ئەوە دەردێکی کوشندەیە هەر میللەتێک بیرێ لە ناوی دەبا بەداخەوە. یانی ئەم سەیرانەی ئێستا جگە لەوەی خەتەرە وەڵڵاهی خەڵک بیان وتایە بۆ جومعە ئاوا ئەو هەموو سیارەیە مل لەیەک نێ و لەو شوێنەدا کۆ بێتەوە دەی بەخوا خەتەرە وەڵڵاهی مامۆستا گریمان لێ ناکرێ بۆ دەبێ خوا فرسەتمان نەدا و لێمان خۆش نەبێ کە نەچی بۆ جومعە خۆ نەخەی ئەو خەتەرەوە ئەو کابرایە بە ماڵی خۆی بە سیارەی خۆی بە منداڵی خۆی دەیخاتە ناو ئەو خەتەرەوە مناڵ سەر دەردێنێ و ژن قۆڵ دەردێنێ و ئیتر هەر خوا دەزانێ چی ڕوو دەدا کەواتە کابرا بە خۆی بە ئیدام دەبا لەم ڕۆژی جومعەیا بە هەزاران خەڵک هەیە کە خوا لوتفی لەگەڵ نەکردوە بەداخەوە لوتفی لەگەڵ کردوە خۆی لە خۆی تێک دەدا ئێستا لەو دەشت و دەرەیە باشە فڵان کەس تۆ چی تۆش دوێنێ هەر یەعنی کەسێک بووی نەتدەزانی سەیران چیە ئێستا ئەو نانە دەبێ لە ماڵێ نەیخۆی وەڵای لەو دەشتە بیخۆی خۆشترە قوربان تۆ هەر کوڕی ئەو دەشتەی ئەوە تۆ کوێ خوا خۆت لێ گۆڕا ئەمە هەمووی دەردی چاولەکەریە هەیە دەیە خۆی فەڕز کا وا من چووم بۆ سەیران تۆ نەچووی ئەوە دەیان موشکیلەی عایلە و خێزانی ئەم وڵاتەیا دروست کرد وەڵایی بۆ خوا بۆیان خەڵک نەدەچوو ئینجا تێکەڵاوی خەڵکی خراپ کابرا ئەو عایلەی بەشەرەفیشە نازام چۆن ماڵ و منداڵی خۆی دەکاتە بەر دڵی چوار چاو برسی دوور لەڕووی ماڵی خوا و جەنابتان کە خەریکی عەرەق خواردن و تلیاک کێشان و مخدرات و ئەوانەیە ماڵ و منداڵی خۆی نیشانی ئەوان دا ئەمجا سێیەم بە کامێرە دەگیرێ ئەبێ ئەبێ حکومەت چی چ فەزڵێک لەوە ببینێ یان خاڵێکی تر بۆ خەڵک لە جومعەیا دەچێ بۆ ئەم وڵاتە هەر هەمووی عوتڵەیە مامۆستای فەقیری مەکتەب تەلەبە لێ دەپرسێ مامۆستا ئەرێ بانی مەکتەب هەیە یان نا ئەڵێ وەڵا بڕۆ ئەڵێ گیان بەخوا منیش نازانم گوێ لە تەلەفیزۆن بگرە یانی ئەویش سەری لێ شێواوە نازانێ ئەرێ بڵێ وەرەوە ئەرێ بڵێ مەیەوە لە کامیان بێ یانی ئەم وڵاتە هەمووی بووە عوتڵە ڕۆژە فڵان کەس هاتەوە ڕۆژە فڵان کەس چاک بووە ڕۆژە فڵان کەس لەدایک بوو ڕۆژە فڵان کەس مردوو ڕۆژە ئەوێ ئاوەدان بوو ڕۆژە پێخکەن یەعنی هەموو وڵاتەکە عوتڵەیە نە عیلم نە سەخافەت نە هونەر نە ئابووری نە سیاسەت کەس پێی تێناگا یەعنی ئەمە ئەمە دەردێکی کوشندەیە ئەگەر تۆ هەر ڕۆژێکت هەیە پێت وایە لە ئەوروپای ساڵ دوانزەی مانگ لەناو خەریکی کاری ئەتۆمی و دروستکردنی قەمەرە سناعی بی یەک ڕۆژت هەبێ ئا لەو ڕۆژەدا تۆزێ هەوایەکی پاک هەڵمژی بابە تۆ لە کوردستانێکە دەست بەتاڵ خۆشت حەیوانە لەسەر جادە دەسوڕێیەوە پێت وایە شەریکات و مەعمەلت وەستاوە گەر لەو ڕۆژی نەورۆزەدا نەچی ئای دوا کەوتی چۆن بەدبەخت بووی چۆن عالەم گاڵتەت پێ دەکا ئەمە هەمووی ڕیایە جاران خەڵک ڕیای لە نوێژ و ڕۆژووا دەکرد ئێستا خەڵک ڕیای لە سەیرانە دەکا خۆی بە سەیرانەوە فش دەکاتەوە خەڵکە حاجی و مەلا و شێخ و پتینەکەش لە خەڵک خراپترە ئەو لە پێش خەڵکەوە دەڕوا ماڵ و منداڵەکەی ئەو لە پێش خەڵکەوە خەڵک دەیبینێ قەیناوە خۆ کابرای عارەق خۆر و سەر سەری و ئەمانە دوور لە ڕووی جەنابتان و ماڵی خوا ئەوە قەیناکە ئەوە هەر فێرە بەڵام خەڵکە دیندارەکەشمان بینی لە پێش خەڵکەوە ڕای کرد و ڕۆیشت و دینی خواشی ئیهمال کرد ئیعلام خەڵاتی خوایە تەلەفیزۆن بەرەکەتە لە ماڵ و منداڵ ڕەشەوانە تۆ بێ کار دادەنیشی چوار شتی جوانت نیشان دا باسی سەیرانمان نیشان دەدا فڵان کەس چۆن عارەقەکەی خوارد چۆن گۆشتەکەی برژاند چۆن شایی کرد ئەمە چ سوودێکی هەیە ئەوە حکومەتە ئیستفادەی لێ دەکا گەندەڵیەکەی خۆی پێدا دەپۆشێ دزی و فزیەکەی خۆی پێدا دەپۆشێ هیچ شتی کەی نیە بە مەژغوڵت دەکا ڕۆژێ شایی هەڵپەڕکێ شەوێش بە دێر تەلەفیزۆنەوە هیچ ئاخر پێم بڵێن وەرن ئەو بەرنامانەی لێرە لە سنوری هەرێمی سلێمانی دا پێشکەش دەکرێن خەڵکینە بە شایدی ئێوە زەڕڕەیەک ئیستفادەیان هەیە سنوری فڵان قەزا و گەڕەکی فڵان شوێن و گەڕەکی فڵان شوێن وەرن بزانن دا خۆی کێ دەیباتەوە توخوا ئەمە ئەمە سەقافەتە ئەمە ئەدەبە ئەمە عیلمە ئاخر بۆیە تەلەبەکانمان بە ناشکری نەبێت جوان دەردەچن بۆیە مامۆستای فەقیش لە پیشەکەی وەڕس دەبێ لەوانەیە مامۆستایەتیش نەکا نازانێ بێ بەرهەمە کەس دەرناچێ کەس ڕوو لە خوێندن و عیلم ناکا ئەوەتا ئینجیلەکەمان لایە وا لە ژوورەکەی خۆما چەند گەنج بۆیان هێناین یانی خوا خێریان بنوسێ وەکو هەستێکی مەسئولیەت کە لەوێ بوون یان کەسوکاریان لەوێ بوو ئینجیل تەوزیع کراوە ژیانی حەزرەتی عیسا تەوزیع کراوە بە وەرەقەی لەماع ئەو وەرەقانە زانی چی پارەیان تێ چووە ئەی کابرا گەر تۆ دڵسۆزی ئەم کوردەی بۆ نایەی کتێبی مەکتەبی بەسرا تەوزیع کەی تا پێش نیوەی ساڵ دوای نیوەی ساڵیش بە دوو تەلەبەی پۆلی شەشی سەرەتایی و چوار و سێ یان لە ثانەویدا دەبوو بە پارەی خۆی بیکڕێ لەسەر جادە یان بە دوو تەلەبە کتێبێکی لێ درایە ئەی بۆ نایەی ئەوەی بۆ ئیستنساخ کەی و بیدەی بە مامۆستاکە و بیدەی بە قوتابیەکە و لە کۆڵی کەیەوە بۆ ئەو وەرەقە لەم ماعە جوانە و لەم خرافیاتایە بەکاری دێنی جاوە چەند شتێکی تێدایە یەکەمیان لە باسی حەزرەتی عیسا لە لاپەڕە یەکەما دەست پێ دەکا دەڵێ فریشتەکە وتی مەریەمە مژدەت لێبێ کوڕێکت دەبێ خوا باوکی کوڕەکەتە. سبحان اللە خوا باشی کوڕەکەت یەعنی ئیستا کوڕی خوایە دەڵێی یوسف دەست گیرانی مریەم بووە ئا ئەمای تێدان بۆی خەڵکێک نەوەک گەنجێک بیخوێنێتەوە من وەباڵی قیامەتی خۆتان بەوستۆی خۆتان ئەو مەسئولیەتە لەسەر شانی خۆم لادەبەم ئەینا دیعایە بۆ وەک بوو پڕو پوچە ناکەین بەڵام نەوەک خەڵکێکی نەزان لە خەڵکێکی بێ ئاگا لە قورئان و دین پێی بخەڵەتێ قورئان دەفەرمێ لەم یەمسەسنی بەشەڕون مریەمە سوێند دە خوا دەڵێ وەڵڵاهی دەستی مرۆڤم بەرنەکەوتووە دەڵێ مریەمە دەست گیرانی ئەبوو ناوی یوسف بووە. کاتێک کە منداڵەکەیان بوو دەڵێت لە لە هیچ کوتێلەکەدا نەکرد لە کەویلەدا منداڵەکە بوو مریەمە عیسای خستە ئاخوری وڵاخەوە پەنا بە خوا سوکایەتی بەو پێغەمبەرە بە ناوی دڵسۆزیەوە بۆی عیسا وتی خەڵکی نەخوا ئێوە خۆش دەوێت چونکە کوڕی خۆی پێشکەش بە ئێوە کە من کوڕی خوام حاشا کەلا کەی عیسا شتی وای فەرمووە لە ژیانی خۆیدا عیسا دەڵێ وتی خەڵکینە بە مردنی من خوا لە هەموو گوناهەکانتان خۆش بوو تخوا بە مردنی کەس لە بنائی کەس خۆش نابێ حضرتی رسول اللە صلی اللە علیە وسلم دەفەرمێت، یا فاطمە انقذی من النار فانی لا اغنی عنک من اللە شیئا، وەڵڵایی ئەی فاطمە بۆ خۆت عەمەلی خۆت نەبێ قەسەم بەخوا ئەم باوکەت کە پێغەمبەر و هەڵبژێرناوی خوایە سودت پێ ناگەیەنێ لە قیامەتا یەعنی خوا کەس لە بەر کاسی خاتری کەس عەفو ناکا ئیتر عەمەلی خۆت نەبێ دەڵێ عیسا وتی من کە لە خاچ دراوم خەڵکینە ئێوە چ دەکەن گۆشت بەراز دەخۆن عەرەق دەخۆن فەساد دەکەن خوا لە گوناهی هەمووتان خۆش بوو بەس وەرە سەر ئەم دینەی من و ئیتر خوا لە هیچ لێت ناپرسێتەوە ئەمە کەی عیسای عیسای پێغەمبەر و ڕەسول و ئەکرەمی خوای پەروەردگار کە ئێمە چۆن ئیمانمان بە محمد المصطفی هەیە بە عیساش هەیە کە عەبدی خوایە و پێغەمبەرێکی هەڵبژێردراو و مرسەلی خوایە دەڵێت کە لە خاچ درا وتی باوکە گیان لێیان خۆش بە یانی نعوذ باللە بەخوا بی باوکە گیان لێیان خۆش بە وانە نەزانن لێیان مەگرە ئەڵێ ئادەم و حەوا بە تاوانباری هاتنە سەر زهەوە تاوانیان کرد هەر ئەولادێک لە دایک دەبێت بە گوناهباری لە دایک دەبێت کەچی پێغەمبەر دەفەرمێت کل مولود یولد علی الفطرتی هەرچی دێتە سەر ئەم دنیایە پاک و خاوێنە بۆیە مناڵی بێ تاوانی کافرانیش کە بنەمنداڵی مومن دەچنە بەهەشتەوە گوناهیان لەسەر نیە یانی مانا ئەم دوو پێچەوانەی قورئانن ئەمجا لە ئاخری لاپەڕەیدا دەڵێ، ئەگەر دەتەوێ بێیە سەر خێزانی خوا، ئەگەر دەتەوێ ببی بە خێزان و کوڕی خوا و عەبدی، بەندەی خوا، وەرە ئەم نوێژە بکە، سبحان اللە، لەم نوێژە، دەڵێ بڵێ، دەست بەرز کەوە بەرەو ئاسمان و بڵێ، ئەی عیسا باوەڕم وایە کە تۆ کوڕی خوای، نعوذ باللە، وام بە کوردی نووسراوە، ئەوە ئێستا نووستنەکە کار نیە دەنا هەموو لاپەڕەکان نیشان بدات، بڵێ باوەڕم هەیە بۆیە هاتیت تا نرخی تاوانەکانمان بدەیت، خوا لە ئێمە لە هەمووی خۆش بووە لە جیاتی ئێمە تۆ هەڵواسراوی و ئازارت چێشتووە، ئەی عیسا لە گوناهەکانم خۆش بە بەس خوا لە گوناهی عەبد خۆش دەبێ خوا لە گوناهی پێغەمبەرانیش خۆش دەبێ دەڵێ ئەی عیسا داوا دەکەم لە ناومدا ببژی و بمکەی ببم بە بمکەی بە خوای تۆ بکەم بە خوای خۆم یانی عیسا وەرە ناو لەش و گیانمەوە بمکە بە خواوەندی خۆت یانی نعوذ باللە داوای ئەوە لە خوا لە عیسا بکەی بت کا بە عەبدی خۆی و عیسا ببێ بە خوای تۆ جا لەوە ناوەکەی خۆت و تاریخەکەی بنووسە لەم ڕۆژەوە تۆ کوڕی خوای تۆش لەگەڵ عیسادا کوڕی خوا و خێزانی خوات پەنا بەخوا ئا ئەوە لە سەیران تەوزیع دەکرێت ئەوە نوسخەکانمان لایە کە ئیمێڵ و ناونیشانیشی لەسەرە دڵا گەر زانیاریت دەوێت ئەگەر هەر پێویستێکت هەیە بەم ناونیشانە ئەلکترۆنیە لەسەر هێڵی ئەنتەرنێت پەیوەندیمان پێوە بکە هەموو شتێ لە خزمەتتدایە. بەس واز لە دینی محمد بێنەوە بە مەسیحیت یەک بە یەک بەسەر خەڵکی سەیرانەکەدا گەڕاون نازانم ئەمە یەکەم کوفرە هەر کەسێ پەنا بەخوا ئیمانی بە یەک زەڕەی ئەم کتێبە هەبێ لە دینی محمد مستەفا خاریج دەبێ ئەوە یەکێک لە بەڵاکانی سەیران کە دەچیت تەشریف نارێ لە مزگەوتا بۆ دێت لە سەیرانا دەتگرێ دووەم نازانم حکومەت بۆ لەما بێدەنگە ئەمە تیرۆری فکرە ئەمە تیرۆری عەقڵە ئەرێ عەقڵ شتی وا قبوڵ دەکا ئەگەر دینیش نەبێ عەقڵ شتی وا قبوڵ دەکا کەسێ لە جاتی خەڵکی کە گوناه بشۆرێتەوە عەقڵ شتی وا قبوڵ دەکا عیسا کوڕی خوا بێ پەنا بەخوا مریەمە زینای کردبێ خوا بمان پارێزێ لەو بوختانە گەورەیە ئەمە حکومە بۆ لەم شتانە بێ دەنگە ئەمە تیرۆرە ئەمە ئیڕهابە ئیڕهابی فیکرە ئیڕهابی عەقیدەی ئەو میللەتەیە ئیڕهابە سوکایەتیە بە دینی عیسا پێغەمبەر دەکرێ سەلامی خوای لەسەر بێ وەڵاهی لەو سەیرانگایە شریتی قورئان تەوزیع کەی فەورەن ئاسایش منت دەکەی و هەڵت دەپاڕێنێ دەڵێ تۆ خەریکی رهاب و تیرۆر بڵاو دەکەی و هەر بچۆ تاقی بکەوە سەد شریتی قورئان بەرە بەر خەڵکینە کە گەڕایەوە لە سەیارەکەدا ئەم قورئانە لێدە هەر قورئانە بە عەرەبی دەخوێنرێ ناشیکەین بە کوردی دەست کەو بەجێ ئاسایش دەتگرێ دەزگای زانیاری و پاراستن دەکاتە سەر دڵەوە تۆ کابرایەکی دانی رهابی بی ئەرێ بابە ئەوە بۆ رهاب نیە ئەی بۆ ئەویان رهابە ئاخر ئەگەر حکومەتی ڕەعد لە میللەتەکە پارێزی وەکو گیان و ڕوحی دەپارێزی ئەو هەموو ئیسعافە بۆی تەرخان دەکرێ ئەو هەموو ئاسایشە هیچ زەرور نیە کەسێ بەم جومعەیە لە ڕۆژی نەورۆزا ماڵ و منداڵی خۆی بخاتە خەتەرەوە سارەی وەرگەڕا هیچ زەرور نیە چی یارمەتی بدەی مرد زەرور نیە چی بۆ تەعزێی وەڵاهی لە ڕوودا نەمێنی نوێژی جەنازەی لەسەر ناکەم. هیچ زەرور نیە کابرام بە هیلاک چووی داماوی ڕوو لە هیلاکت دەکەی خوا بە هیلاکت دەبات زەرور نیە خەفەتت بۆ بخۆین هیچ زەروریەتێکت لە پێش نەبووە خۆت بە دەستی خۆت خۆتی بە هیلاک داوە پێویست ناکە ترس خەفەتت بۆ بخوا بە قەزا و قەدەری ئیلاهی حیساب ناکرێت لەسەرت داوا دەکەم ان شاء اللە ئا ئەوانە ئەو کتێبانە کە دەستتان کەوت لە ڕای خوا ڕا بیسوتێنن ئەو کەسانەش بڵاوی دەکەنەوە سەری خۆیان دا لە پینە مەگرون ئەم کوردستانە ئیسلامستانە ڕەگی ئەم ئیسلامە وا ڕەگی دا کوتاوە قەت لە بن مانا زارشکە دەر نایە لە کوردستانی خۆماندا لە ساڵەکانی چلی دا لیژنەیەکی تەبشیری دێتە ئەو شارە زورو پێنج ونۆ ئەوە خەڵکی دەکەن بە مەسیحی بە حیسابی خۆیان دوایی تەلەفۆن دەکەنەوە دڵێن جیاز دەکەنەوە کۆمەڵە خەڵکی زۆری کورد بۆتە مەسیحی بەتریقێک پاشایەکی مالومێکی خۆیان لێ بەرایان کاتێک کە دێ خەڵکەکە بە حیساب دەچن بەرەو پیری یەکجاری دینی عیسا وەرگرن کە چاوان پێ کەوە اللهم صلی علی سیدنا محمد وە بابە کورە خۆمان ئێس تازە سڵاوە لە محمد لێ ئەدەن خۆمان هەلمان بزانی کردومان بە مەسیحی بابە ئەو سڵاوەتە وا لە ناو دڵی ئەم کورد و کوردستانە بە قەدەر ئەو پیرە مەگرون و قەندیلە ڕێی ئیسلام لەم کوردستانەدا ناخی لاوکاوە هیچ خوێک لە بنی دەرنایەنێ جا ئێشکە ئەوە سەرخ خۆ هێشاندنە بەڵام من پێم ناخۆشە ئەو پارەی ئەوا سەرف بکرێ ئەو پارەی بدرێ بۆ وەرەقە لەماعە ڕێک و پێکە جوانە وەڵاهی بۆ مناڵێکی هەژار سەرف بکرێ بدرێ بە چوار دەفتەر و تەوزیع کرێ ئەینا ئیسلام بەو فۆشوانە ناکوژێتەوە هەرچی دەستیشی کەوت لە ڕای خوا ڕەبا گەنجێک پێی نەخەڵەتێ و ماڵوێران و سەرگەردان نەبێ لە نەشارەزایی و بۆم دینە بیسوتێنێ و لە شوێنی خۆیا شتەکەکە بکاتەوە یاڕەبی خوا ڕەحممان پێ بکەی یاڕەبی خوا هیدایەتی هەموو لایەکمان بدەی خوا لە دینی خۆت حاڵیمان کەی باری ئابووری گوزەرانمان چاک کەی یاڕەبی خوایە وامان لێ بکەی کەوا شانازی بە عەقیدەی خۆمانەوە بکەین بە کولتووری باوک و باپیرانی خۆمانەوە بکەین یاڕەبی خوا ئەم کوردستانەمان لێ نەشێوێنی بە ناشکری ناشکریکاران یاڕەبی خوا داوا لێ دەکەین کەوا جارێکی